ئەمڕۆ دەتوانێ ڕۆژێکی قەشەنگ بێت ئەگەر من ئەم هوەرەم هەبێ کە قەشەنگ بژیم قەشەنگ ببینم قەشەنگ هەناسە بدەم قەشەنگ ئارام بگرم و جگە لە قەشەنگی و جوانی هیچی دیکە نەبینم چونکە باوەڕبوون بە جوانی خودا و ئەوەی کە خالقی ژیانە ژیانمان لێوان لە قەشەنگی و جوانیەکە ژیانی هەر ڕۆژێکت لێ ڕێژ دەکا لە عەشق و ئارامی و بەختەوەری. ئێمەی مرۆڤ لە ساتەکانی سەرکەوتن و زاڵبوون دا بیرمانەچێتەوە کە مرۆڤین، بیرمانەچێتەوە کە ئێمە لە داوی چارەنووسداین و ماوەی نێوان جوانی تەواو و لەخۆباییبوونمان لە لایەک و لاوازی و زەبوونیشمان لە لایەکی ترەوە بەلای خۆی پەروەردگارەوە زۆر سادە و ئاسانە و دەتوانێ لە پاش گەورە و مەزنی بەرگی زەبوونی و سەرشۆڕیمان بە بەردا بکا و یاخود لە پاش هەژاری و نەبوونی بەرگی سەربەرزی و شکۆمان بە بەردا بکا ئێمە بیرمانەچێتەوە یاخود لەبیر خۆمان یەبەینەوە ئەگەر خوای پەروەردگار بە لۆژیکی دادگەری و یەکسانی مامەڵەمان لەگەڵدا بکا، هەروەک فەرمانڕەوایەتی پاشا و ژێردەستەکانیمان لەگەڵدا بکا، ئەوا هەر هەموومان گوناهبار دەبووین و کەسمان ڕزگارمان نەدەبوو، بەڵام خوای گەورە بە میهرەبانی و بەزەیی و ئارامگری و هێمنی زۆریەوە چاوپۆشیمان لێکا و لێمان خۆش دەبێ. ئەگەرچی ئێمە ڕەنگە بە لەخۆبایی بوون و خۆ بە گەورە زانیندا ڕۆ بچین و بە هێز و توانای خۆمانەوە بنازین هەروەک ئەوەی کە بە هەوڵ و کۆششی خۆمان دەستمان کەوتبێ، ئێمە لە کاتی هەنگاونان بەرەو هێنانەدی خەونەکانمان ڕەنگە مافەکانی خوای گەورە لەسەرمان لەبیر بکەین، ڕەنگە پرشنگی بەرزخوازی یاخود ئاوات پەردە بەسەر چاوماندا بدا و وامان لێبکا بۆ ماوەیەکی زۆر تەنیا کاری دەستەکان و ڕۆیشتنی قاچەکان و بیرو هزرمان ببینین کە بیرەکاتەوە و ئەو دەستە باڵایەمان لەبیر بەرێتەوە کە لە پشت هەموو ئەمانەوەیە و تەنیا لە کاتی تەنگەژە و ناڕەحەتیدا یان پێویستیدا خوای پەروەردگارمان بە بیردا بێتەوە، بەڵام ئەو کەسەی لەسەر بڕوا و متمانەبوون بە خوای گەورە ڕانەهاتبێ ئەوا دڵنیابوونەکەی زیندوو و ڕاست و دروست نابێ. ئایا تۆی مرۆڤ چیت بە ژیان بەخشیوە یان چیت لە سەرە تا بە ژیانی ببەخشی زۆر شت وا لێمان داواکراوە لە ژیاندا هەروەها زۆر ئاسانیشن و لەبەر ئەوە داوات لێکراوە زەوی ئاوەدان بکەیتەوە. مرۆڤ ڕاسپێرراوە تا ئەم زەوی ئاوەدان بکاتەوە و شتی زۆر جوانتری بۆ زیاد بکا. ئاوەدانی بکاتەوە تەنها بەوە نا کە کۆشک و تەلار و بینای بەرز و زەبەلاحی تێدا دروست بکا، ئەوانەی کە دڵ و چاوان دەڕفێنن، بەڵکو با بنیادنانی چارۆکەی کەشتی خێر ئاوەدانی بکاتەوە و ئاوەدانی تۆوی چاکەکاری تێدا بچێنێ. گەڕان بە دوای توخمە ناوازەکاندا ئەوانەی کە ئێستا لەناو چوون و پیشانی خەڵکی بدەیتەوە وەک ڕاستگۆیی و وەفا و خۆ بەکەم زانین و خۆ گەورە گرتن لە ئاستی تەماعی دونیا و جوانیەکانیدا دەتوانی ماڵێکی پاک و جوان و بەرز و مەزن پێشکەش بە ژیان بکەی ئەگەرچی زۆر سادەش بێ وەچەیەکی خاوەن ڕەوشتی جوان و بەرز دەتوانی خوڕەوشتێکی ڕێک و پێک و هۆشیار و ڕۆح و گیانێکی لێبوردە و پاک پێشکەش بکەی بەوەشتی زۆرت پێشکەش کردووە ئەگێڕنەوە، نووسەری ڕووسی ئەنتوان چیخۆڤ لە کۆتاییەکانی ژیانیدا خانوویەکی بچووک و سادەی بۆ خۆی هەڵبژاردبوو و تیایدا ئەژیا، هەندێک لە کاتەکانی خۆی بە جوانکردن و ڕازاندنەوەیەوە بەسەر ئەبرد، هەروەها جێدەستی هونەری جوانی بە هەموو سووچ و پەنایەکی دانەخشاندبوو. ڕۆژێک ڕەخنەگرێک سەردانییەکە، پەسەندی و سەرسامبوونی خۆی بۆ ئەو خانمە جوان ناوازەیە دەرەبڕێ، ئەویش بەو سەرسامبوونەی ڕەخنەگرەکە سەری سوڕ دەمێنێ و سەرنجی سەرسامبوونی بە خانمە بچووکەکەی ئەدا، پاشان بە پێکەنینێکی دانایانەوە ئەڵێ، ئەگەر هەر مرۆڤێک بایەخی بەو پارچە زەویە بچووکەی کە لە جیهاندا داگیری کردووە بدایە، ئەوا هەسارەکەمان دەبووە جێگەی سەرنج و دووبارە ساڵتان ئەبێ بەڕێزان لە بەرنامەی ژین لەگەڵتانین. گەلێک لە کێشەکانی دنیا زادەی هەڵەی زمانەوانی و بەدحاڵیبوونن، گوێ مەدەرە مانای دەرەکی وشەکان، ئەگەرنا کە پێ دەنێیتە نێو وەڵامی ئەوینەوە، حەز دەکەی کە ئەو زمانەی زانیوتە زەمانی بە سەر چووە، ئەو شتەی کە ناتوانی بە وشە دەری ببڕی لە ڕێی بێدەنگییەوە لێی تێ دەگەی. جیاوازییەکی گەورە لە نێوان خۆرهەڵات و خۆرئاوا و باشوور و باکوور دا نییە، ڕوو لە هەر کوێیەک بکەی سەفەرت هەر لە ناخی خۆت دایە، ئەگەر سەفەرت بە ناخی خۆت دا کرد، ئەوسا دەتوانی دونیای بەرین و ئەو دیوی دونیایش تەی بکەی. ئێمەی مرۆڤ ئەگەر بخوازین ئەو خەڵکە شێوازی هەڵسوکەوتیان لەگەڵماندا بگۆڕن پێویستە پێشەکی شێوازی هەڵسوکەوتی خۆمان لەگەڵ خۆماندا بگۆڕین ئەگەر ئینسان فێری ئەوە نەبوو بێ ڕاستگویانە خۆی خۆش بوێ با بە ئومێدی ئەوە نەبێت کە خەڵکی دیکە خۆشیان بوێ ئینسان ئەگەر خۆی خۆش بوێ سوپاسی هەموو ئەوانە دەکا کە دڕکیان تێگرتووە، ئاخر ئەوە نیشانەیە بۆ ئەوەی کە ئیدی گوڵباران بەڕێوەیە، ئینسان ئەگەر شیاوی ڕێزلێنان نەبوو نابێ سەرکۆنەی ئەوانە بکا کە ڕێزی لێنانێن. هەرگیز گوێ بەوە مەدە کە ڕێگاکە بەرەو کوێت دەبا، بیر لە هەنگاوی یەکەم بکەرەوە کە هەنگاوێکی سەخت دەبێ و لێی بەرپرس بی. کە هەنگاوی یەکەمت نا ئیدی خەمت نەبێ، هەموو شتێک بە ئاسایی و خۆڕسکانە تێپەڕ دەبێ. خۆت مەدە بە دەم شەپۆلەوە، خۆت شەپۆل بە. هەمیشە گومانی باش بە خەڵکی بەرە. جارێکیان دەوڵەمەندێک هەستی کرد کرێکارێکی هەژار لە پشتیەوە ڕێ دەکا لەبەر خۆی وتی، ئەوانە کەسانێکی چاوچنۆک و سواڵکەرن، هەمیشە بە دوامانەوەن بۆ ئەوەی شتێکیان پێ بدەین، لەو کاتەدا کرێکارەکە وتی، ببورە قوربان، جزدانەکەت لێ کەوتە خوارەوە فەرموو ئەوە جزدانەکەتە. براکانی پێغەمبەر یوسف سەلامی خوای لێ بێ ویستیان بیکوژن. بەڵام ئەو نەمرد پاشان ویستیان شوێنەواری بسڕنەوە خوای گەورەو پلەو پایی بەرز کردەوە پاشان فرۆشتیان بۆ ئەوی ببێتە کۆیلە خوای گەورە کردیە پاشا پاشان ویستیان خۆشەویستی لە دڵی باوکیدا بسڕنەوە بە پێچەوانەوە خۆشەویستی لە دڵی باوکیدا زیاتر بوو کەواتە لە فێڵ و تەڵەکە و پیلان نیگەران مەبە ویستی خوای گەورە لەسەرو ویستی هەموو کەسێکەوەیە. وتراوە سزای کەسی ژیر و تێگەیشتوو ئەوەیە کە لەگەڵ کەسێک بەندی بکەی کە لێی تێناگا سزای کەسی ئەزمونداریش ئەوەیە کە سەرۆکاتی کەسانی بێ ئەزمون بکا سزای کەسی زاناش ئەوەیە کە زانستەکەی بخاتە بەردەم کەسانی نەزانەوە هاندان و سوپاسکردنی کەسە باش و دڵسۆزەکان، سزادانی کەسە خراپەکان و بێداری و شەونخونی لە پێناو بەرژەوەندیی گشتیدا. ئەگەر کەسێک وەسفی کردی بە سیفەتێک کە لە تۆدا بوونی نەبوو، بەڵام تۆ پێی ڕازی بی، ئەوا سەرزەنشتت دەکا بە شتێک کە لە تۆدا بوونی نییە. لە شەوێکی ساردی زستاندا پیاوێک بە کۆڵێک دارەوە لای سۆپایەکی داردا دانیشت بە سۆپاکەی وت هەر کاتێک تۆ کەمێک گەرمیت بە من بەخشی منیش دارە تێدەکەم کاتێک باز لەسەر عشق و پارە و شادی و مامەڵەیەک دەکەین هەموو دەبێ ئەوە بزانین کە ئەوەی دەمانەوێ بیبەخشین بە تین و تاوەوە بۆ خۆمان دەگەڕێتەوە. ئەڵەن وەرزێرێکی هەژاری خەڵکی سکۆتلەند ناوی فلیمنگ بوو، ڕۆژێک لە کاتی پەیداکردنی بژێوی بۆ ماڵ و خێزانەکەی لەو نزیکانەی دەوروبەری ماڵەکەی خۆی دەنگ و هاواری کەسێکی بیست داوای فریاکەوتنی ئەکرد کەرەسەکانی بەجێ هێشت و بەدەم هاوارکردنەوەکەوە بەرەو زۆنگاوەکە ڕۆیشت کوڕێکی بینی تاوەکو پشتێنەی لە زۆنگاوەکە هەڵچەقیبوو هاواری ئەکرد و هەوڵی ئەدا خۆی دەرباز بکا فلیمینگ چوو بە هانایەوە و لەو زۆنگاوە دەری هێنا ڕۆژی دواتر گالیسکەیەکی جوان و قەشەنگ هاتە بەردەرگای کوختی فلیمینگ پیاوێکی نەجیبزادە دابەزی و خۆی بەناو باوکی ئەو کوڕە ناساند کە دوێنێ فلیمینگ لە مردن ڕزگاری کردبوو نەجیب زادەکە وتی تۆ ژیانی کوڕەکەی منت لە مردن ڕزگار کردووە دەمەوێ قەرەبووی بکەمەوە وەرزێرە سکۆتلندیەکە وەڵامی دایەوە من ناتوانم بۆ کارێک کە ئەنجامم دا بێبار تەقایەک وەربگرم لەم کاتەدا کوڕی وەرزێرەکە هاتە کوختەکەوە نەجیب زادەکە وتی ئەمە کوڕی تۆیە وەرزێرەکە بە شانازیەکە وتی بەڵێ ئەویش پێی وت پێکەوە مامەڵەیەک دەکەین. مۆڵەت بدە ئەم کوڕە لەگەڵ خۆم ببەم تاوەکو بخوێنێ، ئەگەر وەک باوکی بێ، دەبێتە پیاوێک تۆش شانازی پێوە بکەی. کوڕەکەی فلیمینگ بە خەرجی ئەم نەجیبزادەیە گەورە بوو، خوێندنی تەواو کرد تاوەکو سەرەنجام لە زانکۆی پزیشکی سانت ماری لە لەندەن بڕوانامەی وەرگرت و لە سەرانسەری دنیادا ناوی سیر ئەلکساندەر فلیمینگ دۆزەرەوەی پەنسلین ناوی دەرکرد. ساڵانێک دواتر کوڕی ئەو نەجیبزادەیە تووشی سیلی سییەکان بوو. دەزانن چ شتێک فریای ئەو کەوت؟ هەمان ئەو پەنسلینەی کە خۆی دایهێنا. هیچ کارێک بەبێ کاردانەوە لەم گەردوونەدا نایەتە دی جا باش بێت یان خراپ. بەڕێزان ئەڵقەی ئەمڕۆی بەرنامەی نۆژین بە پایان گەیشت سوپاسی هاوڕێتیتانەکەم سوپاس بۆ کاک هێمن لە ژووری کۆنترۆڵ